بە نەوی خوددا دۆستان هەموو لایەک و بەخێر بێن ئەوڕۆ دوازدە هەمین دانیشتین و دواهمین دانیشتنە لەو زنجیرە دانیشتنانەی تایبەت بە مێژووی فەلسفەی ڕۆژاوا بەخۆشیەوە توانیمان دەورەکە کۆتایی پێبێنین لانیکەم بۆ من تەجروبەیەشی زۆر خۆش و سەرکەوتوو بوو هیوادارم بۆ دۆستانیش ئەو تەجروبەیە بە کەلک بی ئەمن سپاسی هەموو دۆستان دەکەم بۆ بەشداریان سپاسی کاک عبدوڵای دەکەم بۆی کە ئەو دەرفەتەی بۆ ڕخساندین لەباری فەزا و لەباری جێگاوە توانیمان ئەو دەورەی بەڕێوە بگرین هیوادارم لە داهاتوودا بکرێت دەورەی باشتر و پوختر و ڕێک و پێکتریش بەڕێوە ببرێت. باسی ئەوڕۆ لەسەر چەند فیلسوفێکی تەحلیلیە، فیلسوفانێکی وەک فرێگە و ڕاسێل و ویتگێنشتاین زیاتر. ئەو دۆستانەی کە لەگەڵ نەریتی فەلسەفەی ڕۆژاوایی ناسیاریان هەیە دەزانن فەلسەفەی ڕۆژاوا دوو لکی گرنگی لێ دەبێتەوە، لکێکیان بریتییە لە فەلسەفەی ئوڕووپای قاڕەیی و لکێکیان بریتییە لە فەلسەفەی شیکاری یا فەلسەفەی تەحلیلی. فەلسەفەی شیکاری لە بنەڕەتدا لەسەر بنەمای کارەکانی فرێگە دامەزراوە، گۆتلۆب فرێگە. پێش ئەوەی کە باسی فرێگە بکەین پێویستە ئەوە وەبیر دۆستان بێنینەوە کە مێژووی فەلسەفەی ڕۆژاوا چەند وەرسووڕانی گرینگ و مێژووی بە خۆیەوە دیوە، کە سەرهەڵدانی فەلسەفەی شیکارانەش یەکێک لەو وەرچەرخان و وەرسووڕانانە بوو. ئێمە کوتمان لە سەرەتای مێژووی فەلسەفەدا ئەوەی کە گرینگایەتی هەبوو بریتی بوو لە بوون ناسی یا ئۆنتۆلۆژی یانی ناسینی بوون لە گشتیترین مانای خۆیدا ناوەند و تەوەری فەلسەفەی پێکدێنا. فەلسەفە لە بنەڕەتدا لەسەر ئۆنتۆلۆژی ساغ دەبۆوە. ئەو دەم دیارە فەلسەفە لکی دیکەشی لێ دەبۆوە، بەڵام گرینگترین بەشەکەی بریتی بوو لە ئۆنتۆلۆژی یا بوونناسی. هەتا دەورەی کانت، لە دەورەی کانت بەدواوە ئۆنتۆلۆژی و ئەپیستەمۆلۆژی جێگای خۆیان گۆڕیەوە، ئەوەی کە گرنگایەتی پەیدا کرد بریتی بوو لە ئەپیستەمۆلۆژی، ئۆنتۆلۆژی لە پلەی دووهەمی گرنگایەتیدا جێگیر بوو. پاساوهێنانەوەی کانت ئەوە بوو کە دەیکوت ئێمە بوون دەناسین بەڵام بە کەرەستەی مەعرفیمانەوە بوون دەناسین هەتا ئێمە کەرەستە مەعریفیەکانی خۆمان نەناسین ناکرێ بزانین ئەو بوونەی کە لە پاڵوێنەی ئەو کەرەستە مەعریفیانە تێدەپەڕن چ بوونێکە کەواتە کەسێکی وەکو کانت گرینگایەتی ئۆنتۆلۆژی ڕەت نەکردەوە، بەڵام سەرەتا و لە پلەی یەکەمدا گرینگایەتی دا بە ئەپیستەمۆلۆژی. لە لەو دانیشتنەی کە تایبەت بە کانت بوو، ئەمە باسی ئەوەمان کرد کە کانت کوتی ئەمن لە فەلسەفەدا شۆڕشێکی کۆپێرنیکیم دروست کردووە. هەتا زەمانی کۆپێرنیک بۆچوونی گشتی لەسەر ئەوە بوو کە عەرز ناوەندی جیهانە و خۆر بە دەوری عەرزیدا دەسوڕێتەوە، بەڵام کۆپێرنیک جێگای ئەو دوانەی گۆڕیەوە، گوتی ناوەندی جیهان خۆرە، عەرزیش بە دەوری خۆر دەسوڕێتەوە. واتە کۆپێرنیک ناوەندێتی لە عەرزەوە ڕاگواست بۆ خۆر، کانتیش کارێکی لەو چەشنەی لە فەلسەفەدا کرد، ناوەندێتی لە بوونەوە ڕاگواست بۆ مەعریفە. ناوەندێتی لە بوونناسییەوە ڕاگواست بۆ مەعریفەناسی بەبێ ئەوەی کە گرینگایەتی بوونناسی ڕەت بکاتەوە ئەو دۆخە درێژەی هەبوو هەتا ئاخرۆخری سەدەی نۆزدە و سەرەتاکانی سەدەی بیست لەو مەودا زەمانیەدا وەرسوڕانێکی دیکە ساز بوو ئەو وەرسوڕانی کە کانت دروستی کرد لە مێژووی فەلسەفەدا وەرسوڕانێکی معرفی بوو وەرسوڕانێکی معریفەناسانە بوو کوتیان ئێمە تەنانەت ئەگەر معریفەیەکیشمان لە جیهانی دەوروبەرمان هەبێ شتێک هەیە کە هەم وەپێش معریفەکە دەکەوێت هەم وەپێش جیهانەکە دەکەوێت ئێمە جیهان بەسی دەناسین بە کەرەستەکانی معریفیمانەوە معریفەکەمان بەسی دەردەبڕین یان نەکەر دەردەبڕین هەر لە بنەڕەتدا معریفە چۆن ئیمکانی دەبێ چۆن ئیمکانی ڕەخسانی دەبێ بە هەبوونی زمان، ئەو فیلسوفانە پێیان وایە ئەگەر زمان نەبێ، نەک هەر ناتوانین بۆچوونی خۆمان دەرببڕین، بەڵکو هەر لە بنەڕەتدا مەوجودێکی خاوەن مەعریفەش نابین. ئێمە بۆیە بوونەوەرێکی خاوەن مەعریفەین، چونکە زمانمان هەیە. واتە لە ڕوانگەی ئەو فیلسوفانەوە، زمان گرینگترین مەرجی تێفکرینە، تێفکرین لە نێو زماندا ڕوو دەدا، زمان هەر بە تەنیا کەرەستەیەکی ڕاجۆستنی تێفکرینی ئێمە نییە، بەڵکو کەشێکە، فەزایەکە کە ئەو دەرەتانە بە ئێمە دەدا بتوانین لە شتەکان ڕابمێنین و لە شتەکان بفکرین. ئەگەر ئەو کەشە نەبێ، هەر لە بنەڕەتدا تێفکرینیش نابێ. ئەو وەرسوورانە بریتییە لە وەرسوورانی زمانی. دوای وەرسوورانی زمانی، ئەو فیلسووفانەی کە گرینگایەتییەکی ئاوا دەدەن بە زمان، ئەوانە لە لە کەمپی فیلسووفانی تەحلیلیدا جێگیر دەبن. فیلسوفێک کە لە مێژووی فەلسەفەی تەحلیلیدا گرینگایەتییەکی یەکجار زۆری هەیە بریتییە لە گۆتلۆب فرێگە. فرێگە کەسێک بوو کە مەنتیقی ڕیازی بناغەی بۆ داڕشت. کەڵکەڵەی سەرەکیی فرێگە بریتی بوو لە چۆنیەتی پێوەندی نێوان ماتماتیک و مەنتق. دەیویست بزانێ ئایا دەتوانێ ماتماتیک یا ڕیازیات بە تایبەت حیساب لە هەناوی ئوسولی مەنتقی هەڵبێنجێ یان نا. ئەو پرۆژەیە دواتر لەلایەن ڕاسێلەوە درێژەی پێدرا، بەڵام لە هەناوی ئەو کەڵکەڵانە شێوە بۆچوونێک، شێوە ئاڕاستەیەک لەدایک بوو کە دواتر فەلسەفەی شیکارانە لەسەر ئەو شێوە بۆچوونە و لەسەر ئەو شێوە ئاراستەیە ساغ بۆوە. یەکێک لەو بۆچوونانەی کە تایبەتە بە فرێگە و لە مێژووی فەلسەفەدا زۆر بەنێوبانگە، بریتییە لە جوداکردنەوەی چەند شت، یەکیان چەمکە، یا مەفهوم، جوداکردنەوەی چەمک لە مەدلول و لە میسداق، چەمک شتێکە و مەدلول شتێکی دیکەیە. بۆ نموونە کاتێک ئێمە دەڵێین نووسەری گوڵستان یا نووسەری بووستان، دوو دەستەواژەی نووسەری بووستان و نووسەری گوڵستان دوو چەمکی جیاوازن، چونکە هەر یەکەی مەفهومێکی لەنێو خۆیدا هەڵگرتووە. مەفهومی نووسەری بووستان چونکە بەحسی کتێبی بووستان دەکا مەفهوومێکە چەمکی نووسەری گوڵستان چونکە با ئەو جار باسی کتێبی بووستان ناکە باسی کتێبی گوڵستان دەکا ئەوە مەفهوومێکی دیکەیە کەواتە ئەمە لێرەدا لەگەڵ دوو چەمکی جیاوازدا بەرەوڕووی بەڵام ئێمە دەزانین هەردووک چەمک ئیرزاعیان بۆ کەسێک هەیە کە لە مێژووی ئەدەبی فارسیدا بە نێوی سەعدی ناسراوە یعنی لەگەڵ ئەوەی کە ئەو دوانە تەوسیفەکەیان جودایە وەسفەکەیان جودایە بەڵام مەرجەعکەیان یا مەدلولەکەیان یەکە لێک جودا نییە یا بۆ نمونە ئەستێرەی بەیانی و ئەستێرەی شەوێ بەشەر بۆ ماوەیەشی زۆر شتێکی دیوە بە نێوی ئەستێرەی بەیانی شتێکی دیکەشی دیوە بە نێوی ئەستێرەی شەوێ ئەستێرەی بەیانی لەباری چەمکەوە لەباری مەفهومەوە دەگەڵ ئەستێرەی شەوێ جیاوازی هەیە بەڵام دواتر بەشەر ئەوەی کەشف کرد کە ئەستێرەی بەیانی هەمان ئەستێرەی شەوەیە پێکەوە جیاوازیان نییە فەقەت لە دوو کاتی جیاوازدا بە دوو شێوە خۆیان دەردەخەن لێرەدا چەمکەکان جیاوازیان هەیە پێکەوە بەڵام مەدلولەکان یا ڕەفرەنسەکان جیاوازیان نییە ئەو یەکجار زۆر گرنگە ئەو باسە تەنانەت لە فەلسەفەی ئوروپای قاڕەیشدا گرینگایەتی تایبەت بە خۆی هەیە لە فەلسفەی کە سەشیۆک و هایدگەردا باسی جیاوازی نێوان بوون و باسی جیاوازی نێوان چۆنیەتی دەرکەوتن و مەرجەکانی دەرکەوتن دەکرێت دەرکەوتن شتێکە و مەرجەکانی دەرکەوتن شتێکی دیکەیە یا جیاوازی نێوان زهور و وەچی زهور دەکرێت ئەو جیاوازیە بە گەڕانەوە بۆ ئەو باسی کە فرێگە کردوویە هەتا ڕادێشی زۆر ڕوون بێتەوە باسێکی دیکە کە فرێگە کردوەتی باسی بە یەکەگرتنی ڕستەیە لە جیاتی وشە. ئێمە بە وشە و ڕستە بیر دەکەینەوە. ئەمە پرسیار ئەوەیە ئایا واحدی ئەندیشە، یەکەی بیرکردنەوە، یەکەی بیرکردنەوە وشەیە یا ڕستەیە؟ وەڵامێکی ڕاستەوخۆ و وەڵامێکی ڕاشکاوانە کە فڕێگە بەو پرسیارەی داوە ئەوە بوو کە یەکەی بیرکردنەوە ڕستەیە نەک وشە. هەر بۆیە هەقیقەتەکان زۆر زیاتر لە چەمکەکان گرینگایەتیان هەیە، چەمکەکان لە وشەدا خۆیان دەنوێنن، هەقیقەتەکان لە ڕستەدا خۆیان دەنوێنن. بابەتێکی دیکە کە لە فرێگەوە بۆ فەلسەفەی دوای فرێگە بە میرات ماوە، باسی عەینیبوونی ئەندێشە بوو، عەینیبوونی ئەندێشە. پێش فڕێگە بیرکردنەوە بە شتێکی زەینی دادەندرا، بیرکردنەوە بریتی بوو لە ناوەرۆکی ئەو شتەی کە دەزەینی من یا دەزەینی تو یا دەزەینی کەسێکی دیکەدا بوو. کەواتە ئەندێشە بەر لە فڕێگە وەکو چەمکێکی عەینی چاوی لێ نەدەکرا، بەڵکو وەکو چەمکێکی زەینی چاوی لێ دەکرا. فڕێگا یەکەم کەس بوو کە بەحسی عەینییەتی ئەندیشەی کرد. دواتر پۆپێر زۆر چاک ئەو بەشە لە ئەندیشەی فڕێگەی گرت و چاک توانی پەروەردەی بکا. بە بڕوای من دیارە ڕەچەڵەکی ئەو بەحسەی کە ئەندیشە شتێکی عەینییە و شتێکی زەینی نییە، لە بۆچوونەکانی فڕێگەیدایە. بەڵام دوای فرەگەی هیچ یەک لە فیلسوفان نەیانتوانی وەکو پۆپێر ئەو ئەندیشەیوی پەروەردە بکەن. ئەمن لە دانیشتنەکانی پێشوودا باسی ئەوەم کردووە سێ چوار جار کە پۆپێر بڕوای بە چی هەبوو؟ بڕوای بەوە هەبوو کە سێ جیهان بوونیان هەیە، یەکەیان جیهانی یەکە، جیهانی شتە فیزیکییەکان، دار و بەرد و مێز و سەندەڵی و پێنووس و ئەوانە. بەڵام پۆپێر بەحسی ئەوەی کرد کوتی بێجگە لەو دوو جیهانە جیهانێکی سێهەمیش هەیە کە ئەو جیهانە سێهەمە لە پلەی یەکەمدا جیهانێکی عەینییە لە پلەی دووەمیشدا پردی پێوەندی نێوان جیهانی یەکەم و جیهانی دووەمە جیهانی سێهەم چییە جیهانی بەرهەمە فکری و هونەری و ئەدەبییەکانی مرۆڤە کاتێک بیرێک بیرۆکەیەک لە مێشکی ئێمەدایە سروشتێکی زەینی هەیە بەڵام کاتێک بوو بە تئۆری نووسرا کوترا هاتە نێو جیهانیشی کۆمەڵایەتی هاتە نێو کەشێکی کۆمەڵایەتی ئەو دەم ئەوە خاصیتێکی ئاینی هەیە ئاینی بوونی تێۆری دەگەڵ ئاینی بوونی داروبەرد فەرقی هەیە داروبەرد لەمز دەکرێت تێوریەکان فیزیکی نین کێشیان نییە شکڵیان نییە بەڵام عینین بۆ ئاینی لەبەر ئەوەی کە هەموو دەکرێ قسەی لەسەر بکەن بێتە نێو پانتایی گشتی لەبەر ئەوەی کە دەکرێ شوێن لەسەر کەسانی دیکە دابنێ ئەمە دەزانین لە سەدەی بیست و لە سەدەکانی پێشووتریش هێندێک بۆچوون هاتوون ئەوانە بۆچوونن سروشتی فکریان هەیە بەڵام ئەو بۆچوونانە زۆریک لە کۆمەڵگاکانیان گۆڕیوە. مارکسیسم کە هات دوای خۆی زۆریک لە شۆڕشەکان، شۆرشە سیاسیەکان کە کران بە هۆی تەفەکوری مارکسیستیەوە بوو. کەواتە مارکسیسم کە هات، مارکسیسم بۆ خۆی بیرۆکەیەک بوو، واتە لە جیهانی سێدا بووە، ئەمە هەمان ئەو مارکسیسمە توانی جیهان بگۆڕێ. ئەم جیهانی دوو بگۆڕێ ئەم جیهانی یەک بگۆڕێ کەواتە ئەمە لە دانیشتنەکانی پێشوودا زیاتر گرینگیمان بەوە داوە کە پۆپێر بە داهێنانی ئەو تێئۆرییە توانی کێشەی دێکارت چارەسەر بکات کێشەی دێکارت بریتی بوو لەوەی کە چۆن بتوانین پەیوەندییەک لە نێوان دوو جەوهەری جەستە و ئەندیشەدا ساز بکات نەیدەتوانی ئەو پەیوەندییە ساز بکات پۆپێر بە داهێنانی ئەو بیرۆکەیە ڕایگەیاند کە دەکرێ لە نێوان دوو جەوهەری ئەندێشە و جەستەدا پێوەندی هەبێ بەڵام بەهۆی جەوهەرێکی دیکەوە کە ئەو جەوهەرە بریتیە لە چی لە جیهانی سێ بەڵام ئەوڕۆ دەمهەوێ لە ڕوانگەیەکی دیکەوە چاو لەو تئۆریەی پۆپێری بکەم ئەویش ئەوەیە کە پۆپێر دەیکوت ئەو شتانەی کە دەنێو جیهانی سێدان عەینیەتیان هەیە ئەگەرچی لە جنسی دار و بەرد نین لە ڕەگەزی مێز و سەندەڵی پێنووس و ئەوانە نین بەڵام عەینیەتیان هەیە ئەو بیرۆکەیە دەگەڕێ ڕەچەڵەکەکەی دەگەڕێتەوە بۆ چێ؟ دەگەڕێتەوە بۆ فرێگەی فرێگە یەکەم کەس بوو کە لە مێژووی فەلسەفەدا باسی ئەوەی کرد کە ئەندیشە شتێکی زەینی نییە بەڵکو شتێکی عەینییە فرێگە میراتێکی دیکەشی دوای خۆی بۆ فەلسەفە بەجێهێشت کە ئەویش هەر شوێنێکی زۆری لە مێژووی فەلسەفەدان ئەویش بریتی بوو لە بەربەرەکانی کردن دەگەڵ بیرۆکەی دەروونناسیگەری ڕەوانشەناسی گەری یا دەروونناسیخوازی. با پێشەکییەکی کورت لەو بارەوە داڕێژم. ئەو کەسەی کە بڕوای بە دەروونناسیگەری هەیە، بۆ نموونە بڕوای بەوەی هەیە کە هەڵێنجانە مەنتقییەکان یا ئیستنتاجە مەنتقییەکان ئیعتباری خۆیان لە چی وەردەگرن؟ لە پێکهاتە و سروشتی دەروونی و زەینی ئینسانەکان وەردەگرن. ئەگەر هاتبا و ئێمە لە جیاتی ئینسان بوونەوەرێکی دیکە باین، لەوانە بوو لە جیاتی ئەو ئیستنتاجانە، لە جیاتی ئەو هەڵێنجانانە، ئەمە بە ئیستنتاجی دیکە گەیشتبای بۆ نموونە کاتێک دەڵێین هەرچی ئەلفا بێیە هەرچی بێیە جیمە کەواتە هەرچی ئەلفا جیمە ئەمە پێمان وایە ئەو هەڵێنجانە مەنتقیە ئەگەرچی بەهۆی مێشکی ئێمەوە فام دەکرێ و بەهۆی مێشکی ئێمەوە ئەمە دەتوانین نموونەکان بگۆڕین و بگەین بە نموونەی هاوشێوەی دیکە ئەمە ئیحتباری ئەو هەڵێنجانەی سەربەخۆیە لە ڕەوتە زەینیەکانی ئێمە یعنی ئینسان چ هەبا چ نەبا مرۆڤ چ بەو شێوەیەی خەڵق کرابا چ بە شێوەیەشی دیکە پێکاتی فیزیۆلۆژیکی مرۆڤ چ بەو شێوەی بە چ بە شێوەیەشی دیکە بە احتباری ئەو هەڵنجانەی هەر لە جێگای خۆی بەڵام ئەو کەسانی کە بڕوایان بە دەروونناسیگەری هەیە پێیان وایە نا هەموو ئەو هەڵێنجانە منتقیانە و هەموو پرۆسە فکریەکانی دیکەش احتباری خۆیان دواجار لە چی وەردەگرن لەو پرۆسە زینیانە وەردەگرن یەکەم کەس لە مێژووی فەلسفەکە دژی هەڵبەت ناکرێ بڵین یەکەم کەس هوسێرلیش بەڕاستی ئەو کەڵکەڵەی هەبوو کە بە دژی دەروونناسیخوازی دا هەندێک هەوڵی جددی بەڕێوە ببات بەڵام یەکێک لەو کەسانەی کە زۆر چاک حەولی دا بە دژی دەروونناسیخوازی هەندێک تئۆری دابڕێژێ بریتی بوو لە فرێگە دوای فرێگە میراتی فرێگەی ماوە بۆ کەسانێکی وەکو ڕاسێلی ڕاسێل دۆستان دەزان خەڵکی بریتانیای بووە بۆ ماوەیەکی کورت لە ژیانیدا ڕاسێل بۆ لای فەلسەفەی هێگل ڕاکێشرا فەلسەفەی هێگل یەکێک لە فەلسەفە گرینگەکانی فەلسەفەی ئەوروپای قاڕەیە ئەمە گەمان هەوێت نمونەیەکی زۆر بەرچاو بێنینەوە لە فەلسەفەی ئەوروپای قاڕەیی یەک لە فەلسفەکان فەلسفەی هێگێلە فەلسفەیەشی دیکە فەلسفەی هایدگێرە ئەوانە فەلسفەی ئەوروپای قاڕین کە فیلسوفانی تەحلیلی ئەوانە تاوانبار دەکەن بەوەی کە فەلسەفەکەیان فەلسەفە نییە بەڵکو زیاتر لە چی نزیکە لە ئەدەب و ئەدەبیات نزیکە بۆ نمونە ئەوانە دەیان کرد ئەگەر بوون و کاتی هایدگەر وەکو بەرهەمێکی هونەری بخوێنینەوە یا ئەوەکو بەرهەمێکی ئەدەبی بخوێنینەوە لەوانەیە چێژێشی ئەدەبی و چێژێشی جوانی ناسانی لێ ببین بەڵام ناکرێ وەکو فەلسەفە چاوی لێ بکەین هەر بۆ نموونە، کارنەپ، ڕۆدۆلف کارنەپ، وتارێکی زۆر بەنێوبانگی نووسیوە کە بە فارسیش وەرگێڕدراوە، لە نێو ئەو کتێبەکەی بەهائەددینی خوڕەمشاهیدا هەیە، پۆزیتیوسمی مەنتقی. لەوێدا بەحسی ئەوەی دەکات، دەڵێ، فەیلسووفانی ئوڕووپای قاڕەیی و یەک لەوان هایدگەر، هەر لە بنەڕەتدا زمان خراپ بەکار دێنن. نموونەیەک دێنێتەوە، ڕستەیەک. هایدگەر لە جێگایەکدا دەڵێ، ئەمن دەبێ ئاوایی وەربگێڕم بە کوردی. فیلسوفانی تەحلیلی چۆن دەگەڵ فیلسوفانی ئوروپای قاڕەیی بەرەو ڕوو دەبوونەوە و هەر لە بنەڕەتدا چۆن دەگەڵ گرفتە فەلسەفیەکان و کێشە فەلسەفیەکان بەرەو ڕوو دەبوونەوە کارنەب دە وتاریدا بەحسی ئەو یەکە دەڵێ هیچ سوورێکی منتقیە سوور چییە هەر لە منتقی سووریشدا لە منتقی ئەرستویشدا ئەمە گەر بڵین ڕستەی حملی چەند بەشی هەیە بەشێکی بریتیە لە مەوزوح یا بنە بەشێکی بریتیە لە مەحمول یا بار بەشێکیشی بریتیە لە ڕابتە یا نسبەت یا پەیوەندی ئەلف بێە ئەلف چیە مەوزوع بێچیە مەحمولە ئەو هەیەکەی دوایی کە دەبێتە کردار لە باری ڕێزمانیەوە لە باری منتقیەوە دەبێتە چی دەبێتە پەیوەندی بەڵام لە ڕستە حملیەکاندا شتێک بەر لە مەوزوعیش دێ ئەوە پێی دەڵێن سوور سوور بە سێی سێدەندە سوور بۆ نموونە دەڵێین هەرچی ئەلفا بێیە لێوێدا هەرچی سوورە یا هێندێک لە ئەلفەکان بێن یا هیچ ئەلفێک نییە کە بێ بێ لێرەدا هەرچی و هێندێک و هیچ چنە سوور سوور چ دەکا سوور پەرژینێک لە دەوری مەوزوع دروست دەکا و نیشانمان دەدا کە مەوزوع هەتا چۆ بەربڵاوە هەتا چۆ بەرتەسکە ئەتوو ئەگە بڵێ هەرچی مرۆڤە هێزی بیرکردنەوەی هەیە هەرچی مرۆڤە هێزی بیرکردنەوەی هەیە لێرەدا ئێمە سنووری باسەکەمان هەتا شوێ بەربڵاو کردوتەوە ئەوەندەی کە هەموو مرۆڤەکان بگرێتەوە ئەگە بڵین هیچ مرۆڤێک عمری هەتا هەتایی نییە لێرەدا ئەمە بابەتەکەمان ئەوەندە بەرتەست کردوێتەوە کە هەموو مرۆڤەکانمان لە دایرەی ئەو شتێک کە خەریکین دێڵین و دەرخستووە ئەگە بڵێ هەندێک لە مرۆڤەکان هەندێک لە مرۆڤەکان خەڵکی ئاسیان دێرەدا مرۆڤەکانمان کردوتە بەشێک کردوتە چەند بەش بەشێکمان هێناوە تەنێ ئەو پەرژینێکە بۆ خۆمان دروست کردو بەشێکمان بۆ دەرخستووە سوور ئەو کارە دەکەم کەواتە سوور چەندایەتی مەوزوع بۆ ئێمە دیاری دەکات سور ئەوە دەکا کارنە بە هایدگیر دەڵێ وەختێک تۆ دەڵێ هیچ بۆ خۆی دەهیچێ لە چەند بارەوە تووشی گرفت بووە ئەوڵەن کە دەڵێ هیچ لەوێ هیچت لە حاڵەتی سوور وەدەر خستووە کردوتە چی کردوتە مەوزوح کە نەدەبوو کە تێکەڵکردنی دووشتە دوای کە دەڵی دەهیچێ نەک هەر لە لە ئاستی پێشودا نەخش ڕۆڵی مەوزوع داوەتە ئێستا ڕۆڵی چ داوەتێ ڕۆڵی فعلی شت داوەتێ سوور کە قەرارە کارێکی تایبەت بکا قەرارە ڕادە و ڕێژەی مەوزوع دیاری بکە ئێستا بۆتە چی بۆتە مەوزوع بۆتە بۆتە فعلیش دەڵە بۆی ئەو ڕستەیە ڕستێکی بێمانایە ئەوان ئەوە تحلیلی زمانی دەکەن تحلیلی زمانی دەکەن فیلسوفانی تحلیلی هەل لە بنەڕەتدا پێیان وایە هیچ کێشەیەکی فەلسەفی ڕەسەن لە گۆڕێدانە دیارە لە مێژووی فەلسەفەدا لە سوقراتەوە هەتا ئێستا فیلسوفان پێیان وابووە ئەوانە خەریکن چ دەکەن خەریکن وەڵامی هەندێک کێشەی فەلسەفی دەدەن کەواتە هەندێک کێشە هەن هەندێک پرسی فەلسەفی هەن هەندێک پرسی فەلسەفی هەن کە ئەوانە خەریکن وەڵامی ئەو پرسە فەلسەفیانە دەدەنەوە فیلسوفانی تەحلیلی دەڵێن چی؟ دەڵێن هەر لە بنەڕەتدا پرسی فەلسەفی بوونی نییە، ئەوانەی کە ئێمە پێمان وایە پرسی فەلسەفین، ئەوانە لە چییەوە سەرچاوەیان گرتووە؟ لە خراپ دەکارکردنی زمان سەرچاوەیان گرتووە. کەواتە ئەگەر ئێمە زمان دروست دەکار بکەین، ئەگەر ئێمە زمان دروست دەکار بکەین، ئەو کێشانە نایەنە گۆڕێ. هەر بۆیە ئەوانە پێیان وایە ڕەسالەتی وانە لە فەلسەفەدا بریتیە لەوەی کە بێن ئەو جێگایی کە دەڵێن کێشەی فەلسەفی تێدا هەیە دێرەدا تحلیلی زمانی بکەن شیکاری زمانی بکەن و کێشەکان نەک چارەسەر بکەن چونکە ئەگەر قەرار بێت تۆ ئەتۆ کێشەیەک چارەسەر بکەی دیارە بڕوات بەوە هەیە کە کێشەکە کێشەیە بۆیە چارەسەری دەکەی ئەوانە کێشەیان چارەسەر نەدەکرد بەڵکو شێشەیان هەڵدەوەشاندەوە دەیانویست نیشان بدەن هەر لە بنەڕەتدا ئەو شێشەیە شێشە نییە ئێمە لەبەر خراپ بەکارهێنانی زمان ئەو شێشەیەمان لێ ساز بوو نەیان دەویست مەسئلەکان حەل بکەن بەڵکو دەیانویست مەسئلەکان منحل بکەن حلکردنی مەسەلا یعنی تو مەسلەکەی بەڕسمی دەناسی مەسلەکەی بەڕسمی دەناسی پێ دوای مەسلەیەشی ئاوابوونی هەیە دەتەوێت چ بکەی دەتەوێت وەڵامی بۆ ببینیەوە بەڵام من حلکردن کاتێکە ئەتۆ مەسەلەکە هەر لە لە جێدا بە ڕەسمی ناناسی پێت وایە خراپ حاڵی بوونێک لە گۆڕەدایەکە ئەو مەسەلەی هاتۆتە پێشێ ئەتۆ دەتەوێت ئەو خراپ حاڵی بوونە نیشان بدەی فەلسفەی تحلیلی کە بۆ خۆی لکێک بوو لەو دوو لکە گرنگەی فەلسفەی ئەوروپایی کوتمان لکێشی فەلسفەی غەر فەلسفەی ڕۆژاوا بریتی بوو لە فەلسفەی ئەوروپای قاڕەی کەسانشی وەکو هێگل و هایدگێر و مارکس و نیچە و ئەوانە. لکێشیش بریتی بوو لە فیلسوفانی تەحلیلی، کەسانیشی وەکوو ڕاسێل و ویلگنشتاین و کارنەف و ئەوان. فەلسەفەی تەحلیلیش بۆ خۆی دوو لکی لێ بووە، لکێک بریتی بوو لەو کەسانەی کە گرینگایەتیان بە زمانی ڕۆژانە دەدا و لکێکیش فەلسەفەی ئەو کەسانە بوو کە گرینگایەتیان بە زمانێکی دەستکردی هاوشێوەی زمانی ریازی دەدا. کەواتە ئەو دوو لکە، ئەو دوو لکەی فەلسەفەی تەحلیلی، هەردووک لەسەر ئەوە رێک بوون کە ئێمە لە فەلسەفەدا ئەرکەکەمان بریتییە لە چی؟ لە روونکردنەوەی زمانی، بێجگە لە روونکردنەوەی زمانی ئێمە هیچ کاری دیکە ناکەین. بەڵام ئەو دوو لکە هەر یەکەی بۆچوونیشیان هەبوو. هێندێک پێیان وابوو بۆ ڕوونکردنەوەی زمانی هەر ئەو زمانە ڕۆژانەی کە ئێمە بۆ قسەکردنی ڕۆژانە دەکاری دەکەین وەڵامدەرە، هێندێکیش پێیان وابوو بۆ ئەوەی کە ئێمە بتوانین پرسە فەلسەفییەکان هەڵبوەشێنینەوە، و تەحلیلی زمانی بکەین زمانی ڕۆژانە وەڵامدەر نییە بەڵکو ئێمە دەبێت زمانێک دابهێنین وەکو زمانی ڕاضیات کە زمانێکی تەواو ڕێک و پێک و بەقاعدێ و ئیزازە ناداکە هیچ تەموو مژێک دزە بکاتە نێو ئەو زمان ئەو دوولکەی لێبوو ڕاسێل باسی ئەوەم کرد پێش ئەوەی کە ئەو کەوانەیە بکەمەوە باسی ئەوەم کرد کە ڕاسێل لە سەرەتای لاوەتیدا بۆ ماوەیەشی زۆر کەم بۆ لای فەلسەفەی هێگل ڕاکێشرا فەلسەفەی هێگل وەختێک لە بریتانیادا برەوی پەیدا کردبوو کە لە ئەوروپای قاڕەیی فەلسەفەی هێگل شەپۆلەکانی نیشتبوونەوە کەشی داکۆکیکردن لە هێگل لە ئەوروپای دامرکابوو کەچی دوای ئەو دامرکانەی لە بریتانیای هێگل ناسرا، کەسانێکی وەکو برادلی و کەسانێکی وەکو ماکتاگارت و ئەوانە بریتانیایی بوون و زۆر بە توندی لایەنگریان لە فەلسەفەی هێگل دەکرد و برەویان پێدەدا. ڕاسێلی شەر لەژێر کارتێکردنی ئەوانە بۆ ماوەیەکی بۆ لای فەلسەفەی هێگل ڕاکێشرا. بەڵام میزاجی بریتانیایی میزاجێکە فەلسەفەی ئورووپای قاڕەیی فەلسەفەی لە سەشنی کەسانشی وەکو هێگەل و هایدگەر و ئەوانە زۆر باش وەرناگرێت وەک چۆن میزازی ئامریکایەکان میزازێکی پراگماتیستە تاقە فەلسفەی کردەوە خواز و پراگماتیستیش هەر لە ئەمریکا سەری هەڵدا میزازی بریتانیاییەکانیش میزازێکە زۆر ناتوانێت تێکەڵی فەلسفەی کەسانە شێک و هێگەل و هایدگر ئەوانە بێت بۆیە ڕاسێل زوو کشاوە لەو فەلسفەی ئەم بۆ خۆم پێم وایە برەوی کاتی فەلسەفەی هێگێل لە بریتانیا ئەرکی واکسێنێکی گێڕا. چۆن واکسێن ئەمە کاتێک دەمانهەوێت نەخۆشیەشی چارەسەر بکەین خودی ویروسەکانی ئەو نەخۆشی بە شێوەیەشی کەسکراو دەبینە نێو بەدەنی نەخۆشەکەی هەتا بەدەنی نەخۆشەکە بە شێوەیەشی سروشتی دژکردەوە نیشان بدا ئەمن پێمایە هاتنی فەلسەفەی هێگێل بۆ کەشی فەلسەفی بڕیتانیا جۆرێک واکسێنی ئاوا بوو، چونکە دژکردەوەیەکی زۆر گەورەی ساز کرد و وای کرد فەلسەفەی تەحلیلی کە ڕیشەکانیشی لە دەرەوەی ئینگلستاندا بوو، ڕیشەکانی لە هەندێک جێ وەک ئاڵمان و ئۆتریش و ئەوانە بوو، لە فەزای بریتانیادا برەو پەیدا بکات. ئەمن پێش ئەوەی کە بەحسی ڕاسێل زۆر بەربڵاوتر باس بکەم بە ئاماژەیەکیش بە نێوی فیلسوفەشی تحلیلی دیکە بکەم کە ئەویش هەر هاوڵاتی ڕاسێلیە زۆرج ئەدوارد مور زۆرج ئەدوارد مور کەسێکە کە لەسەر تێگەیشتنی باو زۆر داکۆکی دەکات، Common Sense، تێگەیشتنی باو، ئەوەی کە فارسەکان بە، شعور متعارف، و، عقل سلیم، و شتی ئاوای تەرجومە دەکەنەوە. Common Sense، تێگەیشتنی باو، هەم لەسەر تێگەیشتنی باو زۆر داکۆکی دەکرد، هەم داکۆکی لەسەر بەکارهێنانی زمانی ڕۆژانە دەکرد. مور پێی وابوو فەلسەفە دەبێ لە چییەوە دەست پێ بکات؟ لەو بۆچوونانەی کە لە تێگەیشتنی باودا بە ئەساس دانراون بۆ نموونە بۆ خۆی لیستێکی دابین کردووە دەڵێ ئەوانە هێندێک بۆچوونن کە ناکرێ فەلسەفەیەک بێ گومان لەو بۆچوونانە بکە فەلسەفە دەبێت لەو بۆچوونانەوە دەست پێ بکات بۆ نمونە ئێستا جەستەیشی زیندوو هەیە کە جەستەی منە هەر پیرەژنێک هەر پیرەمێردێک هەر خوێندەوارێک هەر نەخوێندەوارێک ئەو بۆچوونەی ئێستا جەستەیەکی زیندوو هەیە کە جەستەی منە، بۆچوونێکی باوە، بۆچوونێکە لە چی وەرگیراوە؟ لە تێگەیشتنی باو وەرگیراوە. بۆچوونێکی دیکە، قەبارەی ئەم جەستەیە کاتێک لەدایک بووە لە قەبارەی ئەمڕۆی چکۆڵەتر بووە، هەموو کەس ئەوە دەزانێت، ئێمە کاتێک لەدایک بووین بە جەستە چکۆڵەتر بووین لە ئێستا، دوایە ئەم جەستەیە لەوەتی لەدایک بووە لەسەر ڕووبەری عەرز یا لە نزیک عەرز بووە زۆر دوور نەکەوتۆتەوە لە عەرز دۆستان دقەت بکەن ئەو قسانە بۆ هاتۆتە نێو فەلسەفەی ئەو قسەی کە من جەست دەڵێن مور وتارێکی وتاربێژیەکی هەبووە کوتوێ من بۆی کە ئیسبات بکەم جیهانی خاریج هەیە جیهانی دەرەوە هەیە ئاوا دەکەم دەڵم ئەو دەستی منە ئەوەش دەستێکی دیکەی منە کەواتە جیهان هەیە دڵە زیاتر لەوە ناکرێ. ئەگەر دەتەوێت جیهانی دەرەوە ئیسبات بکەی دەبێت بگەڕێوە بۆچی بگەڕێوە بۆ تێگەیشتنی باو ئەو قسانە بۆچی هاتوونەتە نێو فەلسەفە ئەوانە هەموو دژکردەوەن لە بەرامبەر ئەو قسە سیر و سەمەرە سەمەرە و دژوارانەی کەسانی شوەک و هێگەل و ئەوانە نور دەڵە فەلسفە نابێت لەو قسە دژوارانەوە دەست پێ بکە فەلسفە دەبێت لەو قسە سادانەوە دەست پێ لە تێگەیشتنی باو فەلسەفە دەبێت لەسەر ئەساسی چ دابندرێ؟ تێگەیشتنی باو. نمونەی تێگەیشتنی باو چی ئەو قسانە کە تۆ بە کەسێکی نەخوێندەواریشی بڵێی زۆر بە ئاسانی دەیسەلمێنی. ڕاسێل دیارە هاوکات بوو دەگەڵ موری پڕۆژەی لاجیسیسم یا مەنتقگەرایی کە هەمان پڕۆژەی فرەگەی بوو لەسەر ڕاو لەسەر دەستی ڕاسێلی ژیاوە بریتی بوو لە چی بریتی بوو لە هەڵێنجانی حساب هەڵێنجانی حساب لە هەناوی منطق ئەمە نیشان بدەین کە حساب لکێکی سربەخۆ لە زانستی بەشەری نییە بەڵکو لکێکی زانستی بەشەریە لکێکی معرفەی بەشەریەکە دەکرێت دا بە بەزێندرێ بۆ منطق ئەو پرۆژەی پێڕەوە باسی ئەوەمان کرد لە لای فڕێگا دوو باسی چەمک و مەدلول لێک جودا دەبنەوە باسی ئەستێرەی شەوێ و ئەستێرەی بەیانیمان کرد کە دوو چەمشی جودان بەڵام میسداقەکەیان یەکە دێ ئێستا شتێک دێتە پێشێ هەندێک شت چەمشیان هەیە بەڵام لە جیهانی دەرەوەدا هیچ شتێک نییەکە ئەو چەمکە لەبارەی ئەواندا وەڕاست بگەڕێت وەکچی وەکو ئەسپی باڵدار بێگومان چەمکێکە، بەڵام ئایا مەدلوولیشی هەیە لە جیهانی واقعدا هیچ شتێک هەیە تۆ ئاماژەی پێ بکەی بڵێی ئەوەیە ئەسپی باڵدار؟ نییە. ئەو پرسیارە ڕاسێلی تووشی کێشەیەک کرد، یا بڵێین کێشەکە هەبوو، ڕاسێل ویستی وەڵامێک بۆ ئەو کێشەیە بدۆزێتەوە. کێشەکە چ بوو؟ دەڵێ ئەمە ڕستەیەک دروست دەکەین، چەمکێکە کە میسداقی نییە، چونکە ئەو دەمی کە ڕاسێل ئەوانەی نووسیوە ئینگلستان پادشای هەبووە، فەرانسە پادشای نەبوو. دەی ئەوە کوێی کێشەیە؟ کێشەکە ئەوەیە ئەساسی مەنتق دەباتە ژێر پرسیار. ئەساسی مەنتق چۆن؟ کەواتە ئەمە چاوپۆشی دەکەین لەو ڕستەی کە مەوزوعەکەی پادشای ئینگلستانە، دێینە سەر ئەو ڕستەی کە مەوزوعەکەی چییە؟ پادشای فەرانسە. یەنی ئەو ڕستەی کە مەوزوعەکەی میسداقی نیە دەی دڵان ئەگەر بڵێین پادشای فەرەنسا کەچەڵە پادشای ئێستای چونکە لەوانەیە فەرەنسا لە دەورەیەکی مێژوویدا پادشای هەبووبێ پادشای ئێستای فەرەنسا کەچەڵە دڵا ئەو ڕستەیە ڕاستە یا ناڕاستە ئەوەم پێ بڵێ بێگومان زۆربەی هەرە زۆری ئەو کەسانی کە وەڵامی و پرسیاری دەدەنەوە دڵن ناڕاستە بۆ چونکە هەر لە بنەڕەتدا فەڕەنسا پادشای نیە زۆر چاکە کێشەکە ئێستا ساز دەبێت ئێمە لە من لە منتقدا ڕێسایەکی یەکجار زۆر پتەومان هەیە بریتە لە ڕێسای تەردی شەقی سالس یا ڕەتکردنەوەی بژاردەی سێهەم چمان پێ دەڵێ ئەو ڕێسایە پێمان دەڵێ ڕستەیەک یا ڕاستە یا ناڕاستە حاڵەتێکی سێهەم بژاردەیەکی سێهەم بوونی نییە ئەگەر ڕاست بێ ناڕاست نییە ئەگە ناڕاستیش بێ ڕاست نییە حاڵەتێکی سێم بوونی نییە دەی ئەو ڕێسایی لەبەرچا بگرن ئێستا پرسیار ئەوە بوو پادشای ئێستای فەرەنسا کەسە لە ڕاستە یا ناڕاستە قوتمان ناڕاستە بۆ چونکە فەرانسە ئێستا پادشایشی نییە کەواتە بە لەبەرچاوگرتنی قانونی تەردی شەقی سالس دەڵێن چونکە ناڕاستە نەقیزەکەی ڕاستەی دی و کاتێک جملەیەک ناڕاستە دژەکەی ڕاستە یا کاتێک ڕستەیەک ڕاستە دژەکەی ناڕاستە بێگومان ئەم نەگەر بڵێم ئەو پێنووسە بە ڕەنگی شین دەنووسێ. ئەو پێنووسە بە ڕەنگی شین دەنووسێ. ئەگەر ئەو ڕستەی من ڕاست بێ. ئەو پێنووسە بە ڕەنگی شین نانووسێ، ناڕاستە. ئەگەر ناڕاستیش بێ. ئەو ڕستەیە بە ڕەنگی شین نانووسێ، هەڵەیە. هیوادارم شتەکانم بە هەڵە نەکوتبێ. بۆ چونکە ئەمە کوتمان بوو ئەو ڕستەی پێش و هەڵەبوو لەبەر ئەوەی کە لە بنەڕەتدا فەڕانسە ئێستا پادشایەکی نییە کەسی ئێمە ئەو مەوزوعمان لەو ڕستەیشدا دیسان تکرار کردوتە کێشەکە لە سیدای دێرەدا یەک دوو ئیمکان هەیە بۆ حلکرد ئیمکانێک ئەوەیە بڵێن قانونی تەردی شەقی سالس بەڵەتە کە ئەگەر وا بڵین سڕوو دەدا منتەق هەڵدەتەکەی منتەق لە بنەڕەتڕا هەڵدەتەکەی دەبێ ئەمە بناغی منتقێشی دیکە دابنین کە ئەوە ئەوە پرۆژەیەشی زۆر گەورەی ئەمە زاری وایە لە ماڵێ جێگایەک گەزی هەڵدەوەڕیت، گەزەکەی دروست دەکەیت، دیوارێک خراپ دەبێت، دیوارەکەی دروست دەکەیت، دیوێک تێک دەچێت، دیوەکەی دروست دەکەیت، جاری وایە هەر لە بنەڕەتدا ماڵەکە خراپ دەبێت، قەیری ناکات، ماڵێکی دیکە دروست دەکەیت. ئەما ئەمە بڵێین بێین لە وڵاتێکی هەرچی شارە لەسەر ڕاوە تەختی بکەین، هەرچی شارە لەسەر ڕاوە خانووبەرەی دیکە و شاری دیکە وڵاتێکی دیکە ساز بکەین و شتی وا ناکرێت بەڕاستی هەڵتەکاندنی مەنتەق، هەڵوەشاندنەوەی مەنتەق پرۆژەیەشی ئاسان نیە کەواتە بەو کێشەی مەنتق توشی مەترسی بوو ڕاسێل چۆنی چارەسەر کرد ئەو کێشەیە دیسان کوتی دێرەدا ئەمە چمان کردووە ئەمە زمانمان خراپ بەکارهێناوە هەر دەگەڕێنەوە سەر ئەو نەریتە زاڵەی فیلسوفانی تحلیلی فیلسوفانی تحلیلی چیان دەکوت بۆچوونی سەرەشی فیلسوفانی تحلیلی لە بواری کێشە فەلسەفیەکاندا چ بوو دۆستان لە بیریانە هەر ئێستا تمان ئەوە بووکە کێشەی ڕەسەنی فەلسەفی پرسی ڕەسەنی فەلسەفی بوونی نییە، ئەو پرسانەی کە هاتوونەتە ئارا لەبەر چی هاتوونەتە ئارا؟ لەبەر ئەوەی کە ئێمە خراپ زمان بەکار دێنین. ئەوە نموونەیەکی دیکەیە لە ئەو بۆچوونەی فیلسوفانی تەحلیلی. ڕاسێل دەڵێ لێرەشدا زمان خراپ بەکار هاتووە. چۆن دەڵێ خراپ بەکارهێنانی زمان بریتییە لەوەی کە ئێمە ئەو ڕستەیەمان وەکو ڕستەیەکی مەوزوع مەحمولی بەکارهێناوە. ڕستەی مەوزوع مەحمولی چییە؟ ڕستەیەک وەکو ئەوەی کە بڵێین ئەلف بێیە، ئەلف بێیە، پادشای ئێستای فەرانسە دەبێتە ئەلف، کەچەڵ دەبێت، یا هەر وەسفێکی دیکە دەبێتە چی؟ دەبێتە بێ. دەڵێ ئەو ڕستەیە ئاوا نییە. ڕستەکە چۆنە؟ دەڵێ ئەو ڕستەیە بریتییە لە تەرکیبی عەتفی سێ ڕستەی دیکە. یەعنی ئەو ڕستەیە بریتی لە ئەو ڕستەی کە ئێستا کوتمان بریتی لە تەرکیبی عاتفی پێ یەک ئەن پێ دوو ئەند پێ سێ چۆن ڕستەکە ئەو بوو پادشای ئێستای فەڕەنسا ڕستەکە ئەو بوو ئەو ڕستەیە ئێستا شێوازێکی چی هەیە شێوازێکی مەوزوع مەحمولی هەیە پادشای ئێستای فەڕەنسا مەوزوع ئەوی دیکەش مەحمول بۆی هەرچی لەگەڵ بکەین بە جوورێک تووشی گرفت دەبین دەڵێت دەبێ بڵێین پییەک واتە. لانیکەم کەسێک ئێستا پادشای فەرەنسەیە. لانیکەم ئێستا کەسێک پادشای فەرەنسەیە. ئەوە پییەک. پی دوو لانی زۆر بۆچی لانی زۆر دەنووسینە تا ئەو بیرۆکەیە کە زیاتر لە کەسێک پادشای فەرەنسەیە نێتە نێو ئەو ڕستەیەوە. دەمانەیە ئەو ڕستەیە باسازی مەنتقی بکەینەوەی دی. ڕێک ئەو ڕستەی جورێک بنووسینەوە هیچ شێوەی تەفسیری جیاوازی بۆ نەمێنێتەوە لانی زۆر ئێستا کەسێک پادشای فەڕەنسە پیسێ هەر کەسێک پادشای ئێستای فەڕەنسەیە کەسەڵە ڕاسێل دەڵێ ئەو ڕستەی سەرەوە لە ئەساسدا بریتە لە تەرکیبی عەتفی نێوان پی یەک و پی دوو پی سێ دۆستان دەزان ئەوانی کە ڕاضیان خوێندەوە لە ڕاضی جدیدیشدا هەیە کاتێک دووشت پێکەوە تەرکیبی عەتفی دەکرێن تەرکیبی ئەو دوانە کاتێک ڕاستە کە هەردووکیان ڕاستن ئەگەر تاقە یەک بەشی ناڕاست بێ هەموو ڕستەکە ناڕاست دەبێت دەڵێ ئەو ڕستەیە ناڕاستە پی یەک ئەند پی دوو ئەند پی سێ ناڕاستە بۆ چونکە پی یەک ناڕاستە پی یەک چییە لانیکەم ئێستا کەسێک پادشای فەڕەنسێ دەڵێ ئەو جملەیە ناڕاستە ئەو جملەیە ناڕاستە کەواتە تەرکیبی عەتفی ئەو جملەی دەگەڵ هەر جملەی دیکە ناڕاست دەبێت دەڵێ بۆیە لێرەدا هیچ پێویست نییە ئەمە بنەمای منتق بۆش بکەین دەڵێ لێرەدا کێشەکە لەبەر سی سەری هەڵدا کێشەکە لەبەر ئەوە سەری هەڵدا کە ئەمە ئەو ڕستەیەمان وەکو سی نووسی بۆ وەکو ڕستەیەشی مەوزوع محمولی کەچی ئەو ڕستەیە هەر لە بنەڕەتدا ڕستەی مەوزوع محمولی نییە بۆ خۆی تەرکیبێکی عەتفیە لە سێ ڕستەی دیکە پێیە کە هەڵەیە پی یەک فۆڵسە فۆڵسینی هەڵە تروش تی یا تروژێنی ڕاست کاتێک پی یەک فۆڵس بوو یا هەڵە بوو تەرکیبی عەتفی پی یەک دەگەڵ هەر ڕستەیەشی دیکە دەبێتە فۆڵس ئەوە نمونەیەک بوو لەو کێشانەی کە ڕاسل لە مێژووی فەلسەفەدا چارەسەری کرد چۆنی چارەسەر کرد؟ بە قەولی خۆی هەر لە بنەڕەتدا کێشەکەی هەڵوەشاندەوە، گوتی کێشەکە بۆ هاتۆتە ئاراوە چونکە ئەمە زمانمان خراپ بەکارهێناوە، ئەو ڕستەیە ئەگەر ئەمە بە زمانی ڕیازی، بە زمانی مەنتقی ریازی بینووسینەوە، ئەو ڕستەیە سروشتێکی مەوزوع مەحمولی نییە، بەڵکو بریتییە لە وت، پی یەک ئەند پی توو ئەند پی تری. باسی ڕاسێلی زۆر ماوە، چونکە هێشتا باسی ویتگێنشتاینیش ماوە و ئەمە دەبێت باسێکیش لەسەر ویتگێنشتاینی بکەین ئەم هەر لێرەدا کۆتایی بە باسی ڕاستێلی دێن و ویتگێنشتاینی وەکو دوایین فیلسوف لەو دەورەیدا بەحس دەکەین ویتگێنشتاین بەڕاستی باسی زۆر زۆر هەڵدەگری یەکجار زۆر ویتگێنشتاین یەکێک لەو فیلسوفانەیەکە دەکرێت چەندین دانیشتنی بۆ تەرخان بکەین و قسە لە بۆچوونەکانی بکەین ویتگنشتاین قوتابی ڕاسێلی بوو لە زانستگای کەمبریج و دواتریش هەر ڕیسالەی دوکتوراکەی لە ژێر چاودێری ڕاسێلی نووسی بەڵام دوایە لە ڕاسێلی تێپەڕاند و زۆرێک لە بۆچوونەکانی ڕاسێلی قەبوڵ نەبوو تەنانەت کتێبێک کە نووسی تراکتاتوس یا ڕیسالەی مەنتقی فەلسەفی ڕاسێل کە بۆ خۆی داوای لە ڕاسێلی کرد پێشەکیەکی بۆ نووسی کە ڕاسێل بۆی نووسی ڕاسێل کەسێکی کەم نییە لە مێژووی فەلسەفە ئەو دەمیشقیت یەکجار زۆر گرینگ بوو کاتێک بۆی نووسی ویتگنشتین پێشەکیەکەی فڕێدا چاپی نەکرد چونکە قبولی نەبوو ویتگەنشتانی یەکێک لەو فیلسوفانەیە کە لە ماوەی کەمی ژیانیدا دوو فەلسفەی جیاوازی داڕشتووە بۆیە ئێمە بەحسی دوو ویتگەنشتین دەکەین ویتگەنشتانی یەکەم و ویتگەنشتانی دووەم فەلسفەیەشی داهێنا زۆری داکۆشی لێکرد دیفاعش یەکجار زۆری لێکرد لە هەندێک زیاندا باشترە بڵێین موریدی ویتگێنشتاینی بوو. ویتگێنشتاین کە ئەو فەلسەفەی، فەلسەفەی یەکەمی، بناغەدانا، ئەو شەپۆلە گەورەی ساسر، کەچی بۆ خۆی چوو دوای فکری لە کردەوە کوتی ئەو قسانەی من کردوومە هەڵەن. لە سەر ڕاوە فەلسەفەکەی هەڵوەشاندەوە، بناغەی فەلسەفەیەکی دیکەی دانا. کە ئەو فەلسەفەیە لە دەورەی دووەمی ژیانی ویتگێنشتایندا. یانی ئەو کەسەشی ئەوە هەم نیشان دەدا ئەو کەسە چەندە بوێر بووە کە بۆ خۆی بڵێ فەلسەفەی من هەڵەیە و بەدوایدا مەچن ئەمن بۆخۆم خەریکم فەلسەفەیەشی دیکە دادەمەزرێنمەوە یەکیش نیشان دەدا کە زەینی ئەو کابرای چەندە زەینیشی لەزەبر بووە زەینیشی داهێنەر بووە بەڕاستی زەینیشی چالاک بوو دوو فەلسەفەی تەواو لێک جیاواز کە هەر کام لەو فەلسەفانە شەپۆلێکی زۆر گەورەی لە مێژووی فەلسەفەدا ساز کرد کەواتە لە دەورەی یەکەمیدا ڕیسالەی مەنتقی فەلسەفی نووسی، چونکە ڕیسالە بە ئاڵمانی پێی دەڵێن تراکتاتوس، ئەو کتێبە هەر بە تراکتاتوس ناسراوە، زۆر جار بە تراکتاتوسی نێو دێنن، زۆر جاریش بە ڕیسالەی نێو دێنن. لە دەورەی دووەمی ژیانیدا، کتێبێکی نووسی بە نێوی لێکدانەوە فەلسەفییەکان، تحقیقات فلسفی. ئەو کتێبانە هەردووکیان بە زمانی فارسی وەرگێڕدراون کتێبەکەی یەکەم دکتۆر شەمسەدینی ئەدیب سوڵتانی تەرجمەی کردوێتەوە بۆ فارسی سەختی خۆی کتێبی دووەمیش فەرەیدونی فاتمی تەرجمەی کردوێتەوە وابزانم سروشی دەباغی جارێکی دیکەی تەرجمە کردوێتەوە نازانم ئەو تەرجمەی دیکە تەرجمەکەی دەباغی هاتوتە نێو بازاریانە ئەما دەبێت تەرجمەکەی دەباغی تەرجمەیەشی ڕەوانتر و باشتر بێت چونکە سروشی دەباغ بەهۆی یەکێک لە پسپۆڕەکانی بواری فەلسەفەی ویتگەنشتاینی یەکێک لە گرنگترین تێوریەکانی دەورەی یەکەمی فەلسەفەی ویتگنشتاین بریتییە لە تێۆری وێناکارانەی زمان تێۆری وێناکارانەی زمان یا تێۆریە تەسویری لە تێۆری تەسویریدا ویتگنشتاین باسی ئەوەی دەکات کە زمان مانای خۆی لە سی وەردەگرێت زمان مانای خۆی لە هێزی وێناکارانەی جیهان وەردەگرێت ئەگە زمان نەتوانێت جیهان وێنا بکە ئەگە نەیتوانی با جیهان وێنا بکە زمان مانای نەدەبوو. بە دەربڕینێکی دیکە، پێکهاتەی زمان لە بەر هەڵگرتنەوەیەکە لە پێکهاتەی چی؟ پێکهاتەی جیهان. دیسان بە دەربڕینێکی زۆر سادەتر، زمان پێکهاتەی خۆی لە چی وەردەگرێ؟ لە جیهان وەردەگرێ. بەڵام شتێک هەیە لە نێو لە نێو زمان و جیهاندا هاوبەشە. پێکهاتەی زمان و پێکهاتەی جیهان لە چیدا هاوبەشن؟ لە مەنتقدا. ئەو قسانە مانایان چییە؟ مانای ئەوەیە، ئەمە ئەگەر دەمانهەوێ پێکهاتەی جیهان کەشف بکەین، باشترین کار چییە؟ بە جۆرێ ئەو قسانە ئەوەی بگەڵێنەوە سەر پێکاتەی زمان ئەگەر دەمانهەوێت جیهان شیکاری بکەین باشترین کار چییە؟ ئەوەیە کە زمان شیکاری بکەین چاو دیسان گرنگایەتیەکە گەڕاوە سەرچی سەر زمان پێکاتەی زمان لەبەر هەڵگرتنەوەیەک بوو لە چی لە پێکاتەی جیهان زمان کۆپی جیهانە زمان کۆپی جیهان کەواتە ئەگەر ئێمە دەستمان و جیهان ڕانەگەیشت باشترین کار بۆ شیکردنەوەی جیهان چییە ئەوەی کە کۆپیەکەی شی بکەینەوە زمان شی بکەینەوە بەڵام کوتمان خاڵی هاوبەشی نێوان زمان و جیهان چییە منتقە منتق هەم زمان و هەم جیهان پێکهاتەیەکی منتقی هەیە کەواتە ئەگەر دەمان هەیە زمان شی بکەینەوە دەبێت شیکردنەوەکەمان بە چ شێوەیەک بێ شیکردنەوەیشی منتقی بێت تحلیلی منتقی بۆیە ئەو پۆزیتیوستانەی کە شوێنکەوتەی ویتگنشتاینی یەکەم بوون بە چی ناسران بە پۆزیتیویستی مەنتقی ناسران پۆزیتیویستی مەنتقی لە دەورەی دووەمی فەلسەفەی ویتگنشتایندا خوازەی وێنا دەگۆڕدرێ بۆ خوازەی کەرەستە ویتگنشتاین لە دەورەی دوومیدا دەڵێ ئەمن خراپ چاوم لە زمان کردبوو بەڵێ زمان یەکێک لە کارکردەکانی یەکێک لە کارکردەکانی بریتییە لە هێزی وێناکارانەی، گومان لەوەدا نییە وەختێک ئەمن لەو ژوورەی دەچمە دەرەوە، کەسێک لە دەرەوە لێم دەپرسێ ئەو ژوورە چۆن بوو، ئەمن دەڵێم ئەو ژوورە ئەوەندە تەختەی لێ بوو، ئەوەندە نەفەرەی لێ بوو، وایت بۆردێکی لێ بوو، لەپتابێکی لێ بوو. ئەو قسانە لە زماندا ڕوو دەدەن و لێرەدا زمان کارکردی چی هەیە؟ کارکردی وێناکارانەی هەیە بێگومان. زمان لە لایەنە ڕئالیستییەکەیدا کارکردی چی هەیە؟ وێناکارانەی هەیە. ئەوەی ڕەت نەکردەوە ویتگنشتاین، بەڵام کوتی ئەوە تاقە کارکردی زمان نییە، زمان زۆر کارکردی دیکەی هەیە. وەکو کەرەستە ئێمە پێزگشتێکمان پێیە، پێزگشت جاری وایە پێچی پێ دەکەینەوە، جاری وایە وەکو لە یازێک، وەکو ئەهرمێک کەڵکی لێ وەردەگرین، جاری وایە لە جیاتی چەکوچ بۆ زەبر وەشاندن کەڵکی لێ هەر جارەی بۆ شتێکی کەڵکی لێ وەردەگری وانە جاری وای لەوانەیە لە شەڕدا ئیسفادەی لێ بکەین هەرکام لەو فۆنکسیۆنانە فۆنکسیۆنیشی تایبەتین لە دەورەی دووەمی فەلسەفەکەیدا ویتگنشتاین کوتی زمان وەک کەرستە وایە چۆن دەتوانین بە فۆنکسیۆنی جیاواز کەڵک لە زمان وەرگرین. یەکێک لەو فۆنکسیۆنانە بەڵێ فۆنکسیۆنی چییە؟ وێناکارانەیە. ئەمە تێئۆریی وێناکارانە هەموو لایەنەکانی زمان لە خۆیدا هەڵناگرێ. ئەگەر بمانەوێ بە شێوەیەکی دیکە بەراوردێک لە نێوان فەلسەفەی یەکەم و فەلسەفەی دووەمی ویتگنشتاین بکەین دەبێ بڵێین ویتگنشتاینی یەکەم پێی وابوو بەهۆی جیهانەوە زمان مانادارە. زمان بۆ مانادارە بەهۆی جیهانەوە چونکە زمان کۆپیەکە لە جیهان ئەگە کۆپی نەبێت لە جیهان زمان مانادار نییە کەواتە لە دەورەی یەکەمی فەلسەفەیدا ویتگەنشتاین دەڵێ زمان بەهۆی جیهانەوە مانادارە بەڵام لە دەورەی دووەمی فەلسەفەکەیدا تەواو بە پێچەوانە دڵە جیهان بۆ ئێمە بەهۆی زمانەوە مانادارە ئێمەگەر زمانمان نەبا یا زمانەکانمان بە شێوەیەشی دیکە بێ جیهان بە شێوەی دیکە دەبینی فەلسەفەکەی تەواو جیاواز بەس جیهان کۆپی زمانیان بوو جیهان ئەو جورەی کە ئێمە دەیناسین بەڵێ کۆپی زمانە لە فەلسەفەی جیهان ئەو جورەی کە ئێمە دەیناسین کۆپی زمانە و ئەگەر زمانەکەمان بگۆڕێ ڕێساکانی زمانمان بگۆڕێ کایە زمانیەکانمان بگۆڕێ شێوەی ڕوانینی ئێمەش بۆ جیهان ئاڵوگۆڕی بەسەردا لە دەورەی یەکەمی فەلسەفەکەیدا ویتگەنشتاین دەڵێ مانای وشە بریتیە لە چی یا مانای ڕستە بریتیە لە چی لەو واقعی کە نیشانی دەدا لەو واقعی کە ئیرزای بۆ هەیە بەڵام لە دەورەی دووەمی فەلسەفەکەیدا ویتگنشتاین دەڵێ مانای وشە بریتییە لە بەکارهێنانی وشە، ئەتوو بۆ ئەوەی مانای وشەیشت بزانی، بزانە وشەکە لە چەندین کانتێکستی جیاوازدا چۆن بەکاردێت، لەو کانتێکستەدا ئەو وشە ئەو مانای هەیە، لە کانتێکستی دووەمدا مانای دووەمی هەیە، لە کانتێکستی سێیەمدا مانای سێیەمی هەیە. ئەو مانایانە لەوانەیە شتێکی تایبەت هەموو ماناکان پێکەوە کۆ نەکاتەوە. ئێرەش بابەتێکی زۆر گرینگە لە فەلسەفەی ویتگنشتایندا، هەموو مانا جیاوازەکانی وشەیەک، لەوانەیە خاڵێکی هاوبەشیان نەبێ. ئەدی بۆچی هەموو مانای وشەیەکن؟ لە چیدا کۆ دەبنەوە؟ لێرەدا ویتگنشتاین تێۆرییەک دێنێتە گۆڕێ کە داهێنانی خۆیەتی بریتییە لە، تێۆری وێکچوونی ناوخێزان، وێکچوونی ناوخێزان، کاتێک ئێمە چەندین شت لە نێو تەبەقەیەکدا، لە نێو پۆلێکدا پۆلێن دەکەین، چ شتێک هەیە کە ئەو هەموو شتانە پێکەوە کۆ دەکاتەوە؟ دیارە تێۆرییەک لە زمانی ئەرەستوو بە دواوە تێۆریی ئەسنشیالیستییە یا تێۆریی زاتگەرایە. ئەرەستوو دەیکوت هەر شتەی زاتێکی هەیە، هەموو ئەو شتانەی کە میستاقێکن لەو شتەی لە زاتەکەیاندا پێکەوە کۆ دەبنەوە. ئەمە بۆچی بەو هەموو کەسانە دەڵێین مرۆڤ؟ چونکە مرۆڤەکان زاتێکیان هەیە، ماهییەتێکیان هەیە، ماهییەت، ئەسپییە ئیسێنسە چییانە؟ ئەو ئیسێنسە هەموو مرۆڤەکان، ئیسێنسی مرۆڤ بوون یا ماهییەتی مرۆڤ بوون، هەموو مرۆڤەکان پێکەوە کۆ دەکاتەوە. ئەوە وەڵامێکە. دیارە بەحسی زاتگەرایی لە مێژووی فەلسەفەدا کێشەی زۆری دروست کردووە. هەندێک بە موافقەت لەگەڵ ئەو بۆچوونە و هەندێک بە دژایەتیکردن لەگەڵ ئەو بۆچوونە ئوسوولی خۆیان دەربڕیوە. بەڵام ویتگنشتاین دەڵێت ئەوەی کە دەبێتە هۆی ئەوەی ئەمە هەموو ئەو تاکانە پێکەوە کۆبکەینەوە زاتێکی هاوبەش نیە بەڵکو چیە وێکچونی نێو خێزانە ئەنگۆ چاو لێ بکەن خێزان یا خانەوادەیەکی دوازدە سێزدەن کەسی برایەک و برای دوەم و برای سێوم و خوشکی ئەوەڵ و خوشکی دوەم و خوشکی سێوم ئەگەر ئەوانە هەموو پێکەوە لە ڕواڵەتیان وردبینەوە لەوانەیە نەتوانین شتێک ببینینەوە تایبەتمەندییەک ببیننەوە کە ئەوانە هەموو پێکەوە لەو تایبەتمەندییەدا هاوبەش بن. ئەگەر چاو لێ بکەین مەسەلەن برای ئەوەڵ چاوی و برای دووەم دەچێ، ئەو دوانە ئاوا پێکەوە کۆ دەبن. برای دووەم لووتی و برای سێیەم دەچێ. برای سێیەم ڕەنگی پێستی و خوشکی یەکەم دەچێ مەسەلەن خوشکی یەکەم قەڵافەتی قەڵا هیچی دیکە قەڵافەتی و خوشکی دووەم دەچێ خوشکی دووەم مەسەلەن ڕەنجی پرچی و خوشکیس هەر ئەوە ساو وێکچوونی نێو خێزان ئەوە ئاڵلقەیەک لەگەڵ ئاڵلقەی دوم کۆ دەبێتەوە ئەڵلقەی دوم لەگەڵ ئەڵلقەی سێم کۆ دەبێتەوە ئەڵلقەی سێم لەگەڵ ئەڵلقەی چوار کاتێک ئەتو دەتوانانی دوو ئەندام لەو لەنا ئەو خێزانی دەستنیشان بکەیت کە هی بە هیچ شێوەیەک هیچ وێکچوونێکیان پێکەونێت برایەک لەگەڵ خوشکێکی ئەگە ساوێن لێ بکەیت یا برایەک لەگەڵ برایشی هەرچی لێ وردبیەوە وێکچوونی نێو خێزان. ئەو تێۆرییەی لە چییەوە وەرگرت؟ لەو تێۆرییە کە مانای وشە بریتییە لە بەکارهێنانی وشە. وشە لەو کانتێکستەیدا بەکارهێنانیش هەیە، لەو کانتێکستەی دیکەدا بەکارهێنانیش هەیە، لە کانتێکستی سێیەمدا بەکارهێنانیش دیکەیە. پرسیار، ئایا ئەو بەکارهێنانە جیاوازانە هەموویان لە شتێکدا کۆ دەبنەوە؟ نا، لەوانەیە لە شتێکدا کۆ نەبن و لەوانەیە خاڵی هاوبەشیان نەبێت بەڵام وێکچوونی ناو خێزانیان هەبێت دوێ ئیسفادەی دیکەشی لەوەی کرد بۆ چارەسەرکردنی کێشەی کولیەکان لە باسی ویتگەنشتینیشدا بەڕاستی زۆر باسی دیکە ماوە یا من هەر لێرە کۆتایی دێنم بە باسەکەی دۆستان ئەگەر پرسیارێکە تێبینی شوێن هەیە بفەرموو بەڵێ لە هێندێک بارەوە تەواو پێچەوانەی یەکتر بوون ناتوانین نوێک ئێستا تەکیوی لە هەردووکان باسێکی تەکیوی لە تامڵێن کە هەروەها کە زمان تەسی لەسەر دنیای دەروبەریمە هەیە دنیای دەروبەرش تەسی لەسەر زمانی هەیە هەر وەک مەسەلەن فەرز بکەین دە نێو عەرەباندا سولج هەم بە مانای بەفرە هەم بە مانای سەهۆڵە لە حاڵدا لە دنیای ئسکیمویاندا شاید بڵین پێنجارانە کلمە بۆ بەفر هەبێ هەر وەک دە نێو عەرەباندا مەسەلەن کلمەی وشتر شاید پێنجا شەردانە کلمە بۆ وشتری هەبێ بۆی سۆ دەنێو ئسکیمویاندا هیچ کاربردێکی نیە فقە یەک کلمان هەیە هەر بۆ خودی ئەمەش کلمی وشتر فقای گانە وشترن هەیە پس دەبینین کە دنیای دەوروبەریشمان بۆ شکڵدانی زمان زۆری تەسیر هەیە و بەرعکسەکە شێرە جوورەیە متمەینە زمانی ئەڵمانی ئەو جوورەی کە دنیای فەلسفەدا دەتوانێت مانۆڕ لێبدا و مەفاهیمی زۆر ئەجوور و غەریب بنوێنێ زمانی زمانی کوردی ناتوانێت کارێکە بەزەتوانین من هەم دنیای دەوروبەر تەئسیری لەسەر زمان هەیە و زمان شکڵ دەدا و هەم زمان دنیای دەوروبەری مە شکڵ دەدا مثلا ما پورمان هەیە عرب خاڵ و خاڵیان هەیە عم عمان هەیە چوار کلمان هەیە بۆ دوودانە مەفهومان بۆ چوار مەفهومان دە حاڵدان سند ئینگلیسیدامە فقط ئانکڵ و ئانتمان هەیە ئەو لێرەدا زمانە کە دنیای دەوروبەری شکڵ داوە دەتوانین بڵێن هەم دنیا زمانی شکڵدا و هەم زمان دنیای دەوروبەریمە بە جورەشی دەنەخشێنێت بە بڕوای من ئەو بۆچوونە زیاتر دەگەڵ فەلسەفەی دەورەی دووەمی ویتگینشتایندا ڕێک دەکەوێت، ئەو بۆچوونە ئەمە لە بیرمان نەچێت ویتگینشتاینی دووەمیش بەحسی ئەوەی نەدەکرد کە واقع گرینگایەتی نییە، جیهانی دەرەوە گرینگایەتی نییە. ئەوەی ئەو داکۆشی لەسەر دەکرد شتێکی وەک ئەوە بوو کە بڵێت بۆ نموونە زمانی تایبەتی بوونی نییە، یانی ئەمە لە دەرەوەی زمان ناتوانین چاو لە جیهان بکەین. ئەو ئیمکانە ڕەت دەکات و دەڵێت شتی وا ئیمکانی نییە، دەڵێت، ئەمە بەهۆی جیهانەوە زمانی خۆمان ئاڵوگۆڕی بەسەردا دێنین، هیچ گومان لەوەدا نییە. ئەمە ئایا هەر لە بنەڕەتدا دەکرێت ئەمە لە دەرەوەی زمانیش بین و چاو لە جیهانیش بکەین؟ شتی وا دەکرێت؟ یا لە دەرەوەی زمانی باو بین و لە دەرەوەی هەموو زمانە باوەکان بین و زمانێکی تەواو تایبەت بە خۆمان پێکبێنین؟ وەڵامی ویتگینشتاینی بۆ وانە وەڵامێکی نای زۆر ڕاشکاوانەی ئەو قسانە بە بڕوای من زیاتر دەگەڵ فەلسفەی دووەمی ویدگینشتاین پلێک دەگرێتەوە ئەوشمان لەبیر نەچێ فەلسفەی دووەمی ویدگینشتاین فەلسفەکە یەکەمیشی لە ناخی خۆی دا هەڵدەگرێت فقط چی ڕەت دەکاتەوە ئەوە ڕەت دەکاتەوە کە کارکردی زمان هەر ئەوە بێکە لە دەورەی یەکەمیدا باسی کردبوو دڵە بەڵ ئەوە یەکێک لە کارکردەکان ئەما زۆر کارکردی دیکەش هەیە ئەو بۆ چوونە لە ئەدەبیات و هوەر و ئەوانشدا زۆر ڕەنجی داوەتەوە لە ئەدەبیاتدا بۆ نمونە ئەمە بە پێڕەوی لە قسەکانی ویتگەنشتانی دەتوانین بڵێن ئەدەبیاتی ڕالیستی نەوەک لە ئەدەبیاتە و بێگومان لەوانەیە ناسراوترین نەوەی نەوەشی زۆر پڕبایەخیش بێت بەڵام مەسەلە ئەوەیە کە تاقا شێوازێک کە لە ئەدەبیاتدا هەیە ئەدەبیاتی ڕالیستی نیە دەکرێت ئەمە ئەدەبیات دیکەشمان هەبێ بە کۆمەڵە ڕێسای تایبەت بەخۆی کە ئەدەبیاتی ڕالیستیژن هەروەک چۆن دەکرێ ئەمە کەڵکی وا لە زمان وەربگرین کە وێناکارانە نییە و غەیری وێناکارانە هاتانێکی باسیان دەکەی باسی کرد وەکو حقیقەتێکی زۆر متەراکم بتوانێت بکردێت چۆن بزانین بە ئیحتمالی زیاتر چێ هە بەشە هەر بە شێوەی ڕەخنەگرانە ئەمە هەموو بەشەکان ڕەخنەگری بکەین ئەو بەشانەی کە زیاتر لەبەر ڕەخنە خۆ ڕدەگرن زوو هەڵناوەشێنەوە ئەوانە زیاتر وێ دەسێ پتر زەی متمانن و زیاتر وێ دەسێ حقیقەتە متراکەمەکان ئەلێ دەدا خۆیان شارد بێتەوە دیسانش نابێتەوە یەکەی دیسان ڕخنەکاری نەکەین بەردەوام شتە ئەو مەرجە زۆر گرینگە بە شێوەی کاتی جارێ پشتی پێ دەبەستین جارێ پشتی پێ دەبەستین لەوانەیە لە داهاتوودا بۆ خۆمان هەر ئەو بەشەش ڕەت بکەینەوە لەوانەیە عمری ئێمە و تەمەنی ئێمە فریای ئەوە نەکەوێت ئەو بەشە ڕەت بکاتەوە ئەمە پیەک و پی دوو پیتا پی ئێمە بەڵێ نەسلی بەرەی دوای ئێمە لەوانەیە ئەو بەشە ڕەت بکاتەوە ئەما یەک شت هەیە لەو لەو جەریانەدا ئێمە خەریکی گەشەی معرفی دەکەین ئەو یەکجار زۆر گرنگ دەسینە تەرازی دەسینە تەرازی شریکە خەریکین گەشەی معرفی دەکەین گەشەی معرفی بریتە لە مێتۆدۆلۆژی ڕخنەگران مێتۆدۆلۆژی ڕخنەگران لە سادەترین پێناسی خۆیدا لە سادەترین پێناسی خۆیدا کە نەکرێتی لەوە سادەتر بکرێتەوە بریتە لە چی لە فێربوون لە هەڵەکانمان ئەمە بۆچی گەشەی معرفی دەکەین بۆچی گەشەی معرفی دەکەین چونکە هەنگاو بە هەنگاو پلە بە پلە دەزانین لە شوێدا بە هەڵە سوینە هەر جارێک زانیمان لە شوێ بە هەڵە سوینە لێرەدا یەک پلە یەک ئاست گەشەی معرفیمان کرد ئەمە لە دانیشتەکانی پێشودا باسی ئەومان کردو ئەمە بە دوو شێوە دەتوانین لەگەڵ بۆچونەکان بەرەوەی بینەوە یەک زۆر دەمار گژانە بمان هەوی سپاتیان بکەن بیان سەسپێنی هەر کەس ڕخنەیەکی لەو بۆچونانە گرت بڵێن ڕخنەی تۆ بێزێ سەر شێوەی ئیسباتی لە تاریخی فەلسفەدا لایەنگری یەکجار زۆر اتفاقا لایەنگری زۆرتر لە شێوەی ڕەخنەگران چونکە ذاتی بەشەرەوەی ئەمن کاتێک تێوریەک دادەهێنم بەبێ ئەوەی کە بۆ خۆم ئاگام لێبێ پێم خۆشە دیفاع لەو تێوری بکەم پێم خۆشە خەڵکی دیکەش بڵاو تێوری ڕاست بەڵام ئەگەر ئێمە دەمان هەوێ پۆپێر هەمیشە قسەیەک دەکەم دەڵێن گو بەحسی معریفە مەکەن بەحسی معریفە مەکەن بەحسی گەشەی معرفی بکەن ئەگەر دەمانهەوێت مەعریفەکەمان گەشە بکا دەبێت خۆمان ڕابێنین لەوەی کە گوێ لە قسەی خەڵکی بگرین و بزانین ڕەخنەکانیان لە چۆدا ڕاستە بزانین لە چۆدا ڕاستیان کردو ئێمە بە هەڵە سوین لە هەر جێشی زانیمان ئێمە بە هەڵە سوین یا لە هەر جێشی ئێمە توانیمان هەڵەی کەسانی دیکە ئاشکرا بکەین لەو جیانەدا ئەمە تەرازێک و ئاستێک و پلێک گەشەی مەعریفەمان دۆستان ماندوو نەبن